مەینەتیەکانی ژیان جێ بێڵە و هاوسەفەری کاروانمان بە، کات درەنگە و تەمەن فریای ڕێ ناکەوێ، لەگەڵمان بە و بگە بە کاروانی ساڵحان. انا العبد الذی اضحی حزینا. بگە بە کاروانی ساڵحان ڕۆژاناک دێتە خزمەتتان لە نووسینی، سوپاسی خوای پەروەردگار دەکەین کەوا دەرفەتی داین جارێکی تر بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان تا بەردەوامی ئەو ڕێگای کاروانچی لێ نەبرێت و کوێر نەبێتەوە گەیشتین بە بەشی سێمی کتێبەکە لە خاڵی چوارەم کە ساڵحان لە نێوان چوار ترسدا ژیاون ترسی چوارەم، ساڵحان زۆر لە فەتوادان ترساون، خۆزگە بۆچی مەسەلەی فەتوادانم بە گرنگ زانیوە، بۆ خوشکان و برایانی ناو کاروانە موباڕەکەی ساڵحان و بە دوای سێ ترسی زۆر گەورە دەهێناومە، چونکە فەتوادان زۆر ترسناکە، لێژگایەکی سەختە، هەڵدێرێکی مسۆگەرە و تیاچوونی قیامەتی مرۆڤی پێوە بەندە و سزای سەختی لەسەرە، بۆیە خواناسان و ساڵحانی ئەم ئوممەتە وەسەتە خۆیان بە دوور گرتووە و فەتوادانیان بە کارێکی ترسناک سەیر کردووە. چونکە هەر لە رێگای فەتواوە خوێنی خەڵکی، ماڵی خەڵکی، نامووسی خەڵکی حەڵاڵ دەکرێت و حەڕامی خوا حەڵاڵ دەکات و ئەگەر زۆر وریا و زانا نەبێت. متاع قلیل ولهم عذاب الیم سورەی النحل ئایەتی سەد و شازدە و سەد و حەڤدە واتە، زمان بەملا و بەولادا مەچەرخێنن و مەڵێن ئەمە حەڕامە و ئەوە حەڵاڵە بەبێ بەڵگە و لەخۆتانەوە بەم کارەتان بوهتان بەدەم خواوە بکەن و ئاگاداربن و بترسن لە فڕێدانی فەتوا بەلای چەپ و ڕاستدا چونکە ئەو کەسانەی بە ناوی خواوە شەر هەڵدەبەستن تیاچووی ڕۆژی حەشرن و ڕزگاربوونیان بۆ نییە بەڵێ لە دنیا کەمێ سوودی مادی دەبینن لەو فەتوایە و لە لای کاربەدەستان شتێکتان دەست دەکەوێت چونکە شتیان بۆ حەڵال دەکەن و ستەمەکانیان بەڕەوا دادەنێن و ئیتر ئەوەیان لەبیر چۆتەوە کە سزای سەخت لە پێشوازیاندایە. ئای لەو کەسانەی کە ئەمڕۆ شتێک حەڕام دەکەن و شەڕی لەسەر دەکەن و خۆیان سوور دەکەنەوە و دژایەتی تا سەر ئێسقانی ئەو کەسانەیش دەکەن کە مەسەلەکە بە خیلافی دەگرن و دەڵێن لای کۆمەڵێ لە زانایان دروستە بەڵام پاش ماوەیەک مەسەلەکە پێچەوانە دەبێتەوە و تا سەر ئێسقان حەڵاڵ دەکات و بە خەستی لووتی تێدەنێ. کە ئەگەر بیانویستایە شەڕ لەگەڵ هۆزێکدا بکەن لە مانگا قەدەغەکراوەکاندا دەچوون بۆ شەڕەکە و دەیانوت ئەم مانگە دوا دەخین بۆ مانگێکی تر و بەو شێوەیە حەڵالیان دەکرد جەنگ تایدا بەو کاریان ساڵێک حەڵالیان دەکرد و ساڵێکیش حەرامیان دەکرد بۆی دەستکاری مانگە قەدەغەکراوەکان بکەن و ئەوەی خوا حەڕامی کردووە ئەوان حەڵالیان کردبوو پەنا بەخوا ئەوکارەشیان بەجوان و چاک دەزانی و خوایش ڕێنمونی بێ باوەڕان ناکات کاتێ لە مەسەلەیەکی فەتوا و حەڕام و حەڵاڵدا پرسیارت لێ دەکرێت خێرا فەتوا مەدە و مەسەلەکە مەخە بەلایەکدا بەڵکو ساڵحان ڕەحمەتی خوایان لێ بێت هەر تێک چوون و ڕەنجیان بریسکاوە چونکە دەیانزانی ئەو کارە وەک دەڵێن دەبێتە وتەبێژی خوا، محەمەدی کوڕی سیرین هەوپەرژێنەرەکەی ئیسلام بەم جۆرە بوە، ئەشعەس دەڵێ محەمەدی کوڕی سیرین ڕەحمەتی خوای لێ بێ کە بە ئیبن سیرینیش ناوبانگ بوە هەر کاتێ دەربارەی مەسەلەیەکی فیقهی لە حەڵاڵ و حەڕام پرسیاری لێ بکردایە ڕەنجی تێک دەچو، دەگۆڕا و هەڵدەبریسکا و بە جۆرێکی وای لێ دەهات لەو کەسەی پێشو نەدەچو. جا پاک و بێگەردی بۆ خوا، زانا بەرز و مەزنەکان بۆ ئەوەی لە فەتوادان خۆیان بپارێزن زۆر جار خۆیانیان شکاندۆتەوە و بە وشەی نازانم یان لەو مەسەلەیەدا شارەزاییم نیە یان بڕۆن لە فڵان زانا بپرسن ئەو لە من شارەزاترە یان ان شاء اللە لەم بارەیەوە پرسیارتان بۆ دەکەم و قاسمی کوڕی محەمەد ڕەحمەتی خوای لێ بێت کوڕەزا زاناکەی ئەبوبەکری سدیق خوا لێ ڕازی بێت بزانین چی دەڵێ، ئەیوب دەڵێ، خۆم گوێم لە قاسمی کوڕی موحەممەد بوو کە لە مینا بوو لە کاتی حەجدا، خەڵکی چواردەوریان لێ گرتبوو هەر کەسە و بۆ خۆی پرسیاری شەرعیان لێ دەکرد و ئەویش هەر دەیفەرموو نازانم، شارەزاییم لێی نییە، بەڵام ئەو بوو خەڵکەکە زۆریان بۆ هێنا و پرسیار بارانیان کرد، ئەویش لە تاودا فەرمووی، وەڵڵاهی ئێمە وەڵامی هەموو پرسیارێکتان نازانین، خۆ بیزانین لێتان ناشارینەوە، بۆچی حەڵاڵ و دروستە بۆمان لێتانی بشارینەوە؟ خەڵکانێک هەن حەز دەکەن پرسیاریان لێ بکەیت و خۆیان بە وەڵامەکەیەوە هەڵدەنێن و خۆیانی پێ دەبەنە پێشەوە، بەو کارە کەیف خۆش و مەسرور دەبن، بەڵام ئەوانە لە ترسناکی فەتوادان حاڵی نەبوون، ئەگینا وەک قاسمی کوڕی محەمەد دەبوون کە دەبوایە ڕەنجیان تێک بچوایە و پێیان ناخۆش بوایە. ئەبی زەنات دەڵێ، مامۆستا قاسمی کوڕی محەمەد وەڵامی هیچ پرسیارێکی نەدەدایەوە و مەگەر وەڵامەکەی زۆر ئاشکرا بوایە هەرگیز حەز لە فەتوادان نەکەیت، هەر بەوەی دوو سێ کتێب و نامیلکەی ئیسلامی بخوێنیتەوە یان هەر بەوەی کە لە ماوەیەک بەشداری دەرسێکی گشتی زانایەکت کردووە یان هەر بەوەی کە دەرچووی زانکۆیەکی ئیسلامی یان پەیمانگەیەکی ئاینیت، فەتوادان زانستێکی قوڵ و خوێندنەوەیەکی بەردەوامی قورئان و فەرموودە و کتێبە فیقهییەکانی دەوێ، سەیری زانای خاوەن مەزهەبی، مالیکی، ئیمام مالیکی کوڕی ئەنەس بکەن کە چۆن نەیوێراوە فەتوا بدات تا حەفتا لە زانایانی ئەو سەردەمە ڕوخسەتی فەتوایان داوە ئەبو موسعەب دەڵێ گوێم لێ بوو مالیک دەیوت نزیکی فەتوادان نەکەوتوومەتەوە تا حەفتا زانای ئیسلام شایەتیان بۆ دام کە من شایانی ئەو کارەم ئەوجا فەتوام دا هەر ئەم زانا پایەبەرزەی ئیسلام کە خاوەنی مەوتەئە و مامۆستای ئیمامی شافعیە کەچی ئامادە نەبوو وەڵامی یەک پرسیاری شەرعی بداتەوە تا لە چەندان زانای ئەو سەردەمەی پرسیار نەکردبێت و پێی نەوتبێت کە ئایا من شایانی ئەو کارەم یان نا دووبارە ئەبوو مسعب دەڵێ پێشەوا مالیک ڕەحمەتی خوای لێبێت دەڵێ وەڵامی پرسیاری شەرعی کەسم نەداوەتەوە تا پرسیارم لەو کەسانی لە خۆم زاناتر بوون نەکردایە کە ئایا من شایانی ئەو مەقامم لە ڕەبیعە و لە یەحیای کوڕی سەعیدم پرسی لەو بارەوە ڕێگان پێبدەم کە فتوا بدەم دەڵێ پێم وت ئەی ئەگەر نەیانهێشتایە فەتوا بدەی، دەفەرمێ من فەتوام نەدەدا، دەفەرمێت منیش فەتوام نەدەدا، چونکە کەس نابێ خۆی بە شایانی مەقامێک بزانێت تا پرسیار لە کەسانی سەرووی خۆی نەکات لەو بارەیەوە، هەر ئەم پێشەوا گەورە و مەزنەی ئیسلام لەگەڵ ئەو مەقام و پایەبەرزییەیدا کەچی زۆر ئاسایی بووە لەلای کە بە پرسیارکەرێکی وتبێت لەو مەسەلەیەدا شارەزایی تەواوم نییە و با هەموو خەڵکیش پێم بزانن کە لەو مەسەلەیەدا شارەزا نیم، ئیبن مەهدی دەڵێ، جارێکیان پیاوێک پرسیارێکی شەرعی لە پێشەوا مالیک دەکات و پێشەوای زۆر بە ئاسایی پێی دەفەرموو، لەو مەسەلەیەدا هیچی لێ نازانم یان باش نیم تیایدا، پیاوەکەش بە سەرسوڕمانەوە بە پێشەوای وت، مامۆستا گیان! من لە فڵان شوێنی دوورەوە کەوتوومەتە ڕێ بۆ لای جەنابتان، تەنها بۆ ئەو پرسیارە کەچی تۆ دەڵێی نایزانم؟ پێشەوای مەزنیشمان ڕووی تێکرد و پێی فەرموو، ئەگەر گەڕایتەوە بۆ وڵات و شارەکەی خۆت پێیان بڵێ کە من وتوومە لەو مەسەلەیەدا باش شارەزایی نیم، براکان و خوشکەکانم، کەسی ساڵح و ساڵحە، ئەگەر زانا و لە ئیسلام شارەزان وەڵامی هەموو پرسیارێک بدەنەوە و تەنها جارێک وشەی نازانم بەسەر زمانیان نێت لە وەڵامی هیچ پرسیارێک، ئەوا خۆی دەکوژێ و تووشی دەردی کوشندە بووە. محەمەدی کوڕی سەباح دەڵێ زانای ساڵح و خواناس سفیانی کوڕی ئەوەینە ڕەحمەتی خوای لێبێت هەواڵی داوە کە هەر کاتێ زاناکان وازیان لە وشەی نازانم هێنا ئەوە تیریان ناوە بە دڵ و جەرگی خۆیانەوە ئەمڕۆ خەڵکانێک دروست بوون پەنا بەخوا حەزیان لە فتوادانە و چێژی لێوەردەگرن و چی لە فکریاندا هەبێت هەر لەسەر ئەو بنەمایە وەڵامەکان دەدەنەوە ئیتر با دژی قورآن و سنەتی صحیحیش بێت بەڵام ئیبن عومەر، خوا لێی ڕازی بێت، پرسیاری لێکراوە خۆی لێ کەڕ کردووە وەک بڵێی نەیبیستووە، نافیع دەگێڕێتەوە دەڵێ، پیاوێک پرسیارێکی ئاڕاستەی عەبدوڵڵای کوڕی عومەر کرد، عەبدوڵڵا ڕەحمەتی خوای لێ بێت سەری داخستبوو بێدەنگ بوو، خەڵکەکە وایان گومان برد کە گوێی لە پرسیارەکەی نەبووە، بۆیە پیاوەکە پێی وت ڕەحمەتی خوات لێ بێت ئەوە گوێت لە پرسیارەکەم نەبوو؟ عەبدوڵا فەرمووی بەڵێ گوێم لێ بوو، بەڵام بۆ ئێوە وا دەزانن خوا لێپرسینەوەمان لەگەڵ ناکات لەسەر وەڵامی ئەو پرسیارانەتان؟ دەی لێم گەڕێ با لە پرسیارەکەت بکۆڵمەوە و تێبگەم لە وەڵامەکەی، ڕەحمەتی خوات لێ بێت، ئەگەر وەڵامی هەبوو لە لامان ئەوە وەڵامت دەدەمەوە، ئەگەر نەشمان زانی ئەوە پێت دەڵێم کە وەڵامەکەی نازانم. خوشک و براکانم دەستم بە دامێنتان بێت نەکەین حوکمی بەهەشت و دۆزەخی خەڵکی دەربکەین و بڵێن فڵان بە دوو چاو بەهەشت نابینێ یان فڵان کەس بە ئاگری دۆزەخ ناسووتێ نا نا نا نەکەیت ئەنجامی خەڵکی لە لای خوایە و بەس تەنیا خوای گەورە حەق و مافی تەواو و کاملی ئەو بابەتەی هەیە لە جندوبەوە خوا لێ ڕازی بێت دەگێڕنەوە کە فەرموویەتی جارێکیان پیاوێک نوێژی دەکرد و پیاوێکی تر لە کاتی سوژدەدا پێی خستە سەر ملی و پێیوت سوێن بەخوا هەرگیز خوا لێت خۆش نابێت خوای گەورەش فەرموی، ئەمە چویە سوێند بە من دەخوات کە لە فڵان کەس خۆش نابم، دەی ئەوا لە ئەو خۆش بوم و هەموو کردۆ چاکانی تۆشم سوتاند و پوچەڵم کردەوە. زانا ساڵحەکان ڕەحمەتی خوایان لێ بێت ئەگەر وەڵامی مەسەلەیەکیان نەزانی بێت زۆر بە ئاسانی دەیان وت لەوبارەیەوە شارەزاییم نیە، زانا ساڵحەکان ڕەحمەتی خوایان لێ بێت ئەگەر وەڵامی مەسەلەیەکیان نەزانی بێت زۆر بە ئاسانی دەیان وت لەو بارەیەوە شارەزاییم نییە، بڕۆ بۆ لای فڵان زانا و فڵان عالیمە ئەم پرسیارە لەو بکە، ئەو لە من زیرەکترە. یان لەوەش زیاتر هەندێ جار دەیانوت بڕۆ بۆ لای کوڕەکەم یان کچەکەم یان قوتابیەکەم، وەڵامی دروست لە لای ئەوانە. یا سبحان اللە، چ وانەیەکی خۆ بە بچووکزانی و محەممەدی کوڕی سیرین پێشکەشی مرۆڤایەتی دەکات، لە کاتێکدا ئەو پیاوە یەکێکە لە زانا مەزنەکانی سەردەمی تابعین. هیشامی کوڕی حەسان دەڵێ هەر کاتێ ئیبن سیرین ڕەحمەتی خوای لێبێت لە مەسلەیەکی خوێندنی قورآن یان زانستی شتێکی لێ بگیرایە زۆر بە ئاسایی بەبێ تێکسون دەیفەرموو برۆن بۆ لای حەفسەی کچم و لەو بارەیەوە پرسیاری لێ بکەن و بزانن چۆن دەیخوێنێتەوە چونکە ئەو زۆر شارەزایە لەو بارەیەوە زاناکان چونکە لەگەڵ عیلم و زانستەکانیاندا بۆ خوا سوڵحاو و ساڵح بوون، هەر کاتێ پرسیارێکی شەرعیان لێ بکرایە، بە ناو چاویانەوە نیشانەی بێ ناخۆش بوون و بەدی کراوە و حەزیان کردووە ئەو پرسیارە ئاڕاستەی برا زانایەکی تر بکرایە، ئیبڕاهیمی نەخەعیش نموونەیەکی جوانمان پێشکەش دەکات. ئەبو حوسێن دەڵێت. دەربارەی مەسەلەیەک پرسیارم کرد لە ئیبڕاهیمی نەخەعی و ئەویش لە وەڵامدا پێی فەرمووم، باشە گیانەکەم، بەینی خۆم و خۆت بێ، ئایا جگە لە من کەسێکت نەدۆزییەوە ئەو پرسیارەی لێ بکەی؟ بەڕێزان و خۆشەویستان خوشکان و برایان، ئەمە مەسەلەیەکی زۆر گرنگ و هەنووکەییە، ئێستا لە ژیانی ڕۆژانەماندا دەبینین هەر کەسە و بە ئاراستەی خۆی بە فکر و دید و بۆچوونی خۆی هەر چ پرسیارێکی ئاراستە بکرێت وەڵام دەداتەوە جا پشتیوان بە خوای گەورە ئێمە ئەگەر بمانەوێت بچینە ناو کاروانی ساڵحان دەبێ خۆمان لەو بابەتە بپارێزین تا هەڵقەیەکی تر بە خوای گەورەتان دەسپێرین وسلام علیکم وەڕەحمەت اللهی وبرکاته